پێنجەم ڕفتار ڕێگای کردار ئەوەی لە خەڵک بگات دانایە ئەوەی لە خۆی بگات زەین کراوەیە لاوتسۆ نادیا لە سەلیقەی ماستی سوورکردنەوەدا لە نێو هاوڕێ و خزمەکانیدا ناوبانجی هەبوو ڕۆژێک نەبیلەی دەستە خوشتی داوت کرد بۆ ئێوارەخوانێک تا خواردنە خۆش و بەتامەکەی لە میوانیەکدا پێشکەش بکە نەبی لە داوای لە نادیە کرد کە لەبەر چاویدا ئەم خواردنە ئامادە بکات تا نهێنی شێوە و ڕێگا نایابەکەی سوورکردنەوەی ماسی فێر ببێت نادیە بەلێکردنەوەی سەر و کلکی ماسیەکان دەستی پێکرد پاشان کەمێک وردە ئاردی پێدا پڕژان لە دواییدا خستە نێوڕۆن زەیتی قرچاوەوە نەبی لە پرسیاری هۆی لێکردنەوەی سەر و کلچی ماسیەکانی لە نادیە کرد ئەو گوتی بە تەواوی نازانم من بەم شێوەیە لە دایکمەوە فێر بووم نەبی لە داوای کرد کە ئەگەر دەکرێت پەیوەندی تەلەفۆنی بەدایکی نادیۆ بکە تا نهێنی ئەم کارە تێبگە نادیە قایل بوو پەیوەندی تەلەفۆنی لەگەڵ دایکی کرد نەبیلە خۆی ناساند و گوتی کە نادیە بۆ ژەمە ماسکێکی سوورەوەکراوە داوەتی کردووە و لە کاتی ئامادەکردنی خواردنەکەدا سەر و کلکی ماسیەکانی لێکردوێتەوە جاکە پرسیارم لە نهێنی ئەم کارە کرد ئەو گوتی ئەم شێوازە لە تۆ فێر بووە ئێستا دەمەوێت هۆی بڕین و لێکردنەوەی سەر و کلکی ماسیەکان بزانم وەڵامەکەی دایکی نادیە ئەمە بوو من بە درستی نازانم بۆچی لە نزیکی چل ساڵ لەمەوبەرەوە لە دایکمەوە فێر بووم زانخوازی پتر لای نەبیلە دروست بوو داوای کرد کە ئەگەر بگونجێ پەیوەندی بە نەنچەوە بکە تا نهێنیەکەی چنگ بکەوێت ژمارەی تەلەفۆنەکەی وەرگرت و پەیوەندی کرد لە کاتێکدا کە شەیدایی و پەرۆشی بۆ زانینی نهێنی پشت بڕینی سەر و کلچی ماسیەکان لەو پەڕیدا بوو دوای ئەوەی نەنا بیستۆکی تەلەفۆنی هەڵگرت نەبی لە مەسلەکەی بۆ بەیان کرد و داوای زانینی نهێنیەکەی دەکرد ئەو پێکەنی گوتی کچی خۆم ئەم کارە هیچ نهێنیەکی تێدا نییە من ئەو دەمە ناچار بووم سەر و کلکی ماسیەکان ببڕم لەبەر ئەوەی ئەو دەفرەی ماسین تێدا سوور دەکردەوە بچوو بوو ماسکەکانی بە تەواوی تێدا جێنەدەبەوە ئەم چیرۆکە بۆی ڕوون کردینەوە هەر لە سەتای بوونمانەوە لە ژیاندا بەهۆی کەسانی دیکەوە بەرنامە ڕێژ دەبین و ڕفتار و هەڵسوکەوت و وتە و قسەکانمان وەک ئەوانی لێدێ ئەمە بەبێ ئەوەی بپرسین ئاخۆ ئەم بەرنامە ڕێژیە بۆمان بەسوودە و یارمەتیمان دەدات لە گەشەکردن و پێشکەوتنمان لە ژیاندا یا پەلبەستمان دەکات لە بەرەو پێشچوونمان لە گەیشتن بە خواستەکانمان جارێک گەنجێک هاتە دیدەنگەکەم لە مۆنتریال و پێی گوتم من لە ژیانمدا بۆ جارێکیش نەگریاوم و باوەڕناکەم بزانم چۆن بگریم کە لە هۆکاری ئەو بڕوایم پرسی وڵامی دایەوە بۆ تەنها جارێکیش نەمبینی وە باوکم بگری ئەو بەردەوام پێی دەگوتم گریان سیما و خەسڵەتی پیاو نییە لە هەمان کاتدا گەنجێکی دیکەم چاو پێکەوت گوتی پێویستم بە هاوکاری و یارمەتی هەیە زۆر ئاسان دەگریم دەترسم خەڵک وابزانن لاوازم لە نهێنی ئەو گریانەیم پرسی ئەو گوتی دایکم و باوکیشم زۆر سوک و ئاسان دەگریان جا لە حاڵەتی خۆشی و حاڵەتی ناخۆشیشدا ئەوان بەردەوام دووپاتیان دەکردەوە کە گریان خاڵی بوونەوەیە کە لە سۆزەکان بەم جۆرە دەبینین یەکێک لە گەنجەکان هاتووە فێر بێت چۆن بگری دووەمیش بۆ ئەوەی ئیدی بەس بگری هەردووکیشیان ئەم ڕفتارەیان لە دایک و باوچیانەوە فێربوون فلیپ زیمباردۆ لە کتێبی پێداویستیەکانی دەروونزانی و ژیان گوتوێتی ئێمە لە منداڵیماندا ڕێسا گشتەکانی ژیان و شێوەی ڕفتارمان لە نمونونەکانی گەورەکانی دەوروبەرمانەوە فێردەبین منداڵان چاودێری دەکەن و وردەبنەوە و ویاد دێنەوە پەرۆش دەبن بۆ لاسایکردنەوەی ڕفتاری گەورەکان منداڵان توانیان هەیە بۆ مەودای دوورتر لەوەی تێبینی دەکەن و دەیویستن ڕفتار چییە لە کوێوە دێت ئایا دەتوانین بیگۆڕین ڕفتار چییە بەپێی وتەی چات هەلمستەر دانەری کتێبی چی دەڵێیت کە لەگەڵ خۆت دەدوێی ڕفتار ئەوەیە کە دەیکەین یان نایکەین ڕفتار مانای هەڵسوکەوتە چۆن هەڵسوکەوت دەکەین یاخود چۆن هەڵسوکەوت ناکەین ئەوە فاکتەری ڕاستەخۆی دیاریکردنی سەرکەوتنیان فەشەلمانە بەو مانایە کە ئەگەر کارەکەت خۆش ویست ئەدا ئیشت لە پلەیەکی باڵا دەبێت ئەگەر خۆشەویستیت بۆ کارەکەت نەبوو ئەدا ئەلاواز دەبێت ئەگەر بۆ نمونە ویستت بە زمانێکی نوێ بدوێی هەڵسوکەوت دەکەیت و فێر دەبی چۆن بتانی بەو زمانە بدوێی هەمان حاڵەت دەچەسپێت لەسەر مۆسیقا و خوێندنەوە و وەرزش و هوەری چێژلێنان ئەو ئاکامەش کە پێی دەگەی بریتە لە ڕنگدانەوە و پەرچەکردداری هەڵسوکەوت و ڕفتارت گەر ڕفتارت ئیجابی بوو ئەنجامیشی ئیجابی دەبێ ئاکامی ڕفتاری ڕنگ سەلبیش حتممیە سەلبی دەبێ بۆ نمونە ئەگەر قەیرانێکی هاتوچۆ بووە هۆی دواکەوتن و تووڕەبوونت بەبێ هیچ پاساوێک بارێکی گران و زیاد لە توانای خۆت دەهاویتە سەرشانت بەڵام گەر ئەو دەرفەتە بقۆزیتەوە کاتەکەت بە گوێگرتن لە مۆسیقایەک کە پێت خۆشە یا کاسێتێک کە زانیاریگەلێکی بە سوودی تێدایە و بیری ئیجابی دەداتێ بەسەربرد دەرەنجام تەواو جیاواز دەبێت. سەرچاوەکانی ڕفتە یەکەم کاریگەریە دەرەچەکان وەک پێشتر باسمان کرد دەگونجێت کاریگەریە دەرەچەکان شوێندا بنێن لەسەر بڕوا و ڕفتار و تێڕوانینت لە هەمبەر شت و هەڵوێستەکان یەکەم بەرنامە ڕێژی لە ڕێگایک و باوکەوە ئەگەر بینیت دایک و باوکت جگەرە دەکێشن زۆر جار لاسایی ئەو ڕفتارەیان دەکەیتەوە تۆش لەسەر جگەرە کێشان ڕادێی و خۆی پێوە دەگری ئەگەر ئامۆژگاریان کردی متمانەت بە کەس نەبێ و بسڵەمیتەوە و حەزەر لە خەڵک بکەی بەوەی کۆمەڵێک دڕندەن بە زۆری ئەم وتانە ئاکامەکەی وها دەبێت کە متمانەت بە کەس نابێ و گومانت لە هەموو دەوروبەرت دەبێت لە هەمان کاتدا ئەگەر دایک و باوکت بە شێوازێکی ئیجابی و پەرۆشانە هەڵسوکەوتیان بەرامبەر ئاستەنگ و ڕوبەڕووبوونەوەکان دەکرد ئەوە زۆربەی جار لەسەر ئەو ڕێگە و شێوازە ڕادیت و چاویان لێ دەکەیت جارێک لە ڕێدا بووم بۆ شاری کیبیک لە کەنەدا بۆ پێشکەشکردنی وانەیەک لەوێندەر لە نیوەی ڕێگادا هەستم بە تێنوێتی کرد وەستام تا هەندێک خواردنەوە لە مەچنی ئۆتۆماتیکی بکڕم منداڵێکم بینی لە تەمەنی دەوروبەری دوازە ساڵان بوو لە بەردەممدا بوو تا ئەویش قوتوویەک ساردەمەنی بکڕێ پارەکەی دانا و بە قات لە مەچینەکەی هەڵدا پاشەوەی قوتووەکە داکەوت ڕای کێشا ویستی بڕوە لی نزیک بوومەوە پرسییم دەتوانی پێم بڵێ بۆچی بەم شێوەیە مامەڵت لەگەڵ مەچینەکەدا کرد گوتی لەبەر ئەوەی دەمەوێت شتێک بکڕم بیخۆمەوە دوای ئەوەی بۆم باس کرد کە منیش هەر دەمەوێ هەندێک خواردنەوە بکڕم پێم گوت ئایا هەردەبێ پارەکە دابنێم و ئینجا بە قاچەکە لە مەچینەکە هەڵبدەم منداڵەکە گوتی بڵێ ئەمە هەموو جارێک ڕێگەیەکی باش و دروست بووە یەک جاریش نەبووە سەرکەوتو نەبوو بم پاشان باوکیشم هەروە دەکات پارەکەم دانا و بەهێمنی چاوەڕێم کرد بەبێ ئەوەی قات بچێشم بە مەچینەکەدا پاشان قوتوە ساردەمەنیی خواردنەوە بە شێوەیەکی ئاسایی داکەوت و خواردمەوە منداڵەکە واقی وڕمە وەک ئەوەی باوەڕ بە چاوەکانی خۆی نەکە دوم بەرنامە ڕێژی بەهۆی قوتابخانەوە بۆ نمونە ئەگەر مامۆستای بیرکاریت خۆش نەوێ بە زۆری لەو وانەیەدا لاواز دەبیت و ڕەفتاریشت بەرامبەری سەلبی دەبێت شێوازی هەڵسوکەوتی خوێندکار و مامۆستا لە خوێندنگە زۆر جار کاریگەری کارای لەسەر ڕفتارت دەبێت لە زمانی ئینگلیزیدا لە یەکەمەکان بووم لەبەر ئەوەی مامۆستای ئەوانەیە لەو جۆرە مامۆستایانە بوو کە پەرۆشی لە خوێندکاراندا دەخڵقێن و هانیان دەدەن بۆ کۆششکردن یەکبینە من و هاوڕەکانمی هاندەدا دەرەنجام وها بوو کە ئاستی تێکڕاییەکانم بەرز کردەوە بە تێکڕا سەدان و هەد بوو ئەمە بە پێچەوانەی وانەی کیمیاوە چونکە ڕەخنەکانی مامۆستاکەی تێکشکێنەر و داخکار بوو بۆمان کە هەڵەمان دەکرد هەمیشە گاڵتەی پێدەکردین خێرا سزای دەداین بابەتی هاندان و شتیوە هەرگیز بەبیریدا نەدەهات کەواتە خوێندنگە لەو فاکتەرە کاریگەرە سەرچیانەیە کە ڕفتارمان ئاراستە دەکات سێم بەرنامە ڕێژی بەهۆی هاوڕێوە ئەگەر کۆمەڵێک هاوڕێی جگەرە کێشت بۆ خۆت هەڵبژارد پێیان کاریگەر دەبی و ئیدی تۆش لەسەر جگەرە کێشان ڕادێ پێچەوانەکەشی پێچەوانە دەبێت ئەگەر منداڵێک بڕیاری ڕاکردنی دا لە خوێندنگە یا بڕیاری خواردنەوەی مەی و مادە بێهۆشکەرەکانیدا زۆربەی جار بە کاریگەری هاوڕێکانیەتی چونکە هاوڕێکانی گەورەترین شوێنەوار و کاریگەریان لەسەر ڕفتاری دەبێت چوارم بەرنامە ڕێژی بەهۆی هۆکارەکانی ڕاگەیاندنەوە ئەگەر ئەستێرە هونەرمەندە لەلا خۆشەویست و پەسندەکەت مەی دەخواتەوە یان مادە بێ هۆشکەرەکان بەکاردێنێ پێ دەچێ پێی کاریگەربی و تۆش هەمان شێوە ڕفتار بکەیت هاوڕێکم بۆی باسکردم کە کچەکەی بڕیاری داوە بۆ هەمیشە واز لە خوێندن بێنێ کە لە هۆیەکەیم پرسی پێی گوتم یەکێک لە ئەستێرە خۆشەویستەکانی لە چاپێکەوتنیی تەلەفزیۆنی دەباسی لەوە کردووە کە ئەو واز لە خوێندن دێنێ دوای پێ ساڵ لە واسێنانەکەی بووە ئەستێرەیەکی بەناوبان نمونەگەلی زۆر هەن دووپاتی دەکەنەوە هۆکارەکانی ڕاگەیاندن شوێنکاری زۆر لەسەر ڕفتار بەجێ دێڵن بە دوای ئەمەشدا لەسەر مەودای تواناییمان لە بەدەستهێنانی ئامانجەکانماندا دووەم ئەزمون و خیبرەکان چەند توێژەرێک تاقیکردنەوەیکیان لەسەر چۆنیەتی دەستخستنی ڕفتار ئەنجامدا مشکێکیان خستە نێو مەتاهەیەکەوە ژووری پێچاو پێچ لە کۆتاییدا پارچە پەنیرێکیاندانە لە دووری 20 سانتیمەتری سەرتاوە تەلێکی گەیەنەریان دانا و گەیاندیان بە تەزووی کارەبایی بە جۆرێک لەو جێگایەدا و بەکاری لێدانی کارەبایی مشتەکە باز دەدا و خولێک لە هەوادا دەدا و پاشان ڕۆ و پارچە پەنیرەکە دەڕوە بۆ ماوەی حەوت ڕۆژ تاقیکردنەوەکەیان دووبارە دەکردەوە لە دوای ئەوە تەزووی کارەبایی گەێنەرەکەیان لابرد و جارێکی دیکە مشکەکەیان خستەوە نێو مەتاهەکەەوە مشکەکە ڕووە و پارچە پەنیرەکە چوو کە گەیشتە ئەو جێگایی دەبوو لێدانە کارەبایەکەی بەرکەوێ وەک لەسەری ڕاهات بوو بازیدا و خولێکی لە هەوادادا و پاشان بەرە و پەنیرەکە ڕۆیشت ئەم تاقیکردنەوەی ڕوونی کردەوە کە لەگەڵ نەبوونی لێدانە کارەباییەکەش کەچی مشکەکە هەر لە ڕێگای ئەزمونونەکەیەوە بە ڕفتارێکی دیاریکرا و تایبەت بەرنامە ڕێژکرا کەسێک بۆ دیدەنگەکەم سەردانی کردم و پێی گوتم من ناتوانم متمانە بە هیچ ئافرەتێک بکەم ئەمەش ئازار بەخشە بووم کە لە هۆکەیم پرسی گوتی زەماوەندم کردووە و ئێستا دوو منداڵیشم هەیە ژیانمان زۆر باش و نایە بوو تا ئەو دەما کە هاوسەرەکەم لەبەر ئەوەی پەیوەندی بە پیاوێکی ترەوە هەبوو بەجێ هێشتن و منداڵەکانشی لەگەڵ خۆی برد ئێستا هەز بە تەنهایی دەکەم و لە پەیوەندی گرتنیشم لەگەڵ ئافرەتێکی تر زۆر دەترسم نەبادە جارێکی دیکەش بە هەمان ئەزموندا تێبپەڕمەوە ئەگەر کارێکی ئازار بەخشە بووم ڕووداوی ئەم کەسە ئەوە بوو کە ڕێز و بڕوای بۆ ئافرەت بەگشتی لە ئەزمونە تایبەتەکەی خۆیەوە سەرچاوی گرت بوو ئەمەش کاریگەری لەسەر هەست و ڕفتارەکانی بەجێهێشت بوو سێم ڕێز لە خۆگرتن شوێنکارێکی گەورەی سەرڕفتارت لە ڕێز و هەڵسەنگاندنتەوە بۆ خودی خۆ دروست دەبێت هەروەها لە مەودای متمانە و ڕێز لێنانتەوە بۆی ناتانێل براندن دانەری کتێبی چۆن ئاستی ڕێز لە خۆگرتنت بەرز دەکەیتەوە گوتوێتی هەستمان لە هەمبەر خودی خۆمانەوە بە شێوەیەکی یەکلایی شوێنەوار لەسەر سەررجەم شێواز و دیمەنەکانی هەڵسوکەوتمان دادەنێ گەر ئاستی ڕێز خۆ لای کەسێک نزم بوو ئەو کەسە هەستکردنی بە کەمی خۆی بە زۆرخۆری یا تەمەشاکردنی شەو و ڕۆژانەی تەلەفزیۆن قەرەبوو دەکاتەوە دەشێت ئەو کەسە هەست بە ناتوانایی و نائارامی بکە و گومانیشی لە تواناکانی هەبێ لە بۆ سەرکەوتن بە پێچەوانەشەوە بۆ ئەو کەسەی هەست بە بەها بۆ خۆدانانێکی درست بەرامبەر خۆی دەکا کە ڕادەی ڕێزە خۆگرتنی زۆرە و بە متمانەوە و گوستاخ و ئازایەنە هەڵسوکەوت دەکا و هەمیشە ئەنجامگەلێکی باشتر بەدەست دێنێ وە ژیانێکی خۆشتر و نایەتر دەژی لە یەکێک لەوانەکانمدا لە دالاس لە ئەمریکا خانمێکی گەنج کە لە سەتای بیستەکانی تەمەنی دابوو لێم نزیک بۆ گوتی دکتۆر ئیبراهیم ئەوەی لە وانەکانت داگوتت زۆر لۆژیکی بوو بەڵام هێشتا ڕقم لە خۆمە ڕقم لە قژمە ڕقم لە لووتمە هەرگیز نامەوێت لە ئاوێنەدا سەیری ڕوخسارم بکەم نامەوێ خۆم ببینم پرسیارم لە بارودۆخی کرد لە شوێنی کارەکەی دەگوتی هەفتەی ڕابردوو دەریان کردم بە بیانوی ئەوە کە گۆشە گیرم و بەرهەمیشم کەمە پاشان لەبارەی ژیانی تایبەتی خۆیەوە ئەوە کە چۆن دەژی پرسییم و ئەو وەڵامی دایەوە بە تەنها دەژین گەر ویستمان بارودۆخی ئەم خانمە لێک بدەینەوە دەبینین ئاستی ڕێزدەخۆگرتنی زۆر نزمە ئەو پێویستی بەوەیە کە هەر لە بنەڕەتەوە تێڕوانینی بۆ خودی خۆی بگۆڕێ و سەر لە نوێ هەستی ڕێز لە خۆگرتن و بەها بۆ خۆدانانی بۆ بنیاد بنینەوە لە ماوەی چارەکردنیدا بۆم دەرکەوت کە لە تەمەنی نۆ ساڵیدا باوکی مردووە و دایکی شووی کردوتەوە بە پیاوێکی دیکە هاوسرە نوێیەکەی دایکی مامەڵەیەکی خراپی لەگەڵدا کردووە ئەمە جەوهری کێشەکەیەتی لە ماوەی چارەسەرکردندا و بە هاوکاریکردنی لە بەرزکردنەوەی ئاستی ڕێز لە خۆگرتنی هێدی هێدی ڕفتاری بەو ئاراستەیە دەگۆڕە کە ببێتە کەسێکی ئیجابی و بنیادنەر لەم بارەیەوە دینیس ماکۆنێل لە کتێبی تێگەیشتن لە ڕفتاری مرۆڤ دەڵێ ئەو ئەنجامگەلەی لە کردارەکانمانەوە بەدەستیان دێنین ڕفتارمان دیاری دەکەن چوارم تێڕوانینی خودی شێوە ڕوانینت بۆ خودی خۆت واتە ئەو وێنەی لەبارەی خۆتەوە لە زەینتدا هەیە گەورەترین کاریگەری لەسەر ڕفتارت هەیە لەم بارەیەوە دکتۆر ماکسۆیل مۆڵتز لە کتێبی سێکسۆسپرنتێک دەڵێت ڕوانینی خودی کلیلی کەسێتی مرۆڤ و ڕفتارەتی ئەگەر ڕوانینت بۆ خودی خۆت گۆڕی ئەوە کەسێتی و ڕفتارت دەگۆڕێ هەروە گوتێتی گشت هەڵسوکەوت و هەست و ڕفتارت تەنانەت تواناکانیشت هەمیشە پێ بە پێی ڕوانینە بۆ خودی خۆت نمونەیەک بۆ ڕوونکردنەوەی ئەم باسە دێنینەوە ئەو فرۆشیارانە کە تا دەستکەوتی فرۆشتنی مانگانیان 2000 دلار بێت کارێکی زۆر دڵکارانە دەکەن تا ئەو بڕە بەدەستێن ئەگەر یەکێک لە فرۆشیاران هەر لە ڕۆژی دەی مانگدا داهاتەکەی بگاتە 1500 دلار ئیدی دەبینین لە ڕۆژەکانی دیکەی ئەو مانگەدا بە کۆشتێکی کەم و هێواشتر کار دەکات بۆ دەستکەوتنی 500 دلارەکەی کە ماوە ئەمە لەبەرەوەی فرۆشیارەکە خۆی بەو جۆرە و لەو دۆخەدا نابینێ کە دەتوانێت لەو بڕە دووبارە یانەی دەستکەوتی مانگانەی پتری دەست بکەوێت هەروە خۆی وەها دەبینێت کە ئەگەر زیاد لەوەی چنگ بکەوێت هەستێکی جیا لەو هەستەی دەبێت کە بۆ هەمیشە لەسەری ڕاهاتوە خواگەر زیاد لەوەش دەستکەوتی هەبێ لەوانەیە خەرجی بێ حساب بێت و سەرکەوتنەکەی بە زیاد خەرجی لە دەست بدە پێدەچێ هەمە حاڵەتیش لەو کەسە ڕووبدا کە دەیەوێت کێشی لەشی کەم بکاتەوە ئەو کەسە ڕژێمێکی خۆراکی پەیڕەو دەکا و کێشی کەم دەبێتەوە لە هەر جارێکدا کە سەرکەوتوو دەبێ و کێشی سوک دەبێت جارێکی دیکە دەگەڕێتەوە بۆ خووە کۆنەکەی و خۆراکی ناتەندروست دەخوات و ممارەسەی هیچ وەرزشێک ناکات کۆمەڵەیەک توێژەر تاقیکردنەوەیان لەسەر خوێندکارانی خوێندنگا ناوەندیەکان ئەنجامدا بۆ زانینی مەودای کاریگەری تێڕوانینی خودیان لەسەر ئەدائیان لە خوێندن بە خوێندکارەکانیان گوت ئەوانیان کە چاویان ڕەنجی جگە لە ڕەشیان هەیە ڕادەی زیرەکیان بەرزترە و نمرە و ئەنجامی باشتر لە خوێندکارە چاوڕەشەکان بەدەست دێنن لە ماوەی کەمتر لە دوومانگدا سەرکەوتویی لەو خوێندکارانەدا دەرکەوت کە توێژەران پێیان گوتبوون سەرکەوتوو دەبن و بۆ خوێندکارە چاوڕەشەکانیش ئەنجامەکە دروست هەروەها بوو نمرەکانیان زۆر دابەست دوای ماوەیەک سەرپەرشتیارانی توێژینەوەکە هەواڵیان بە خوێندکارەکاندا کە هەڵەیان کردو ئەوانەی کە چاویان ڕەشە ڕادەی زیرەکیان بەرزترە لەوانی دیکە دەزانی چی ڕوویدا نمرەکانی چاوڕەشەکان بەرز بۆ و نمرەی خوێندکارەکانی دیکە دابەزی ئەو وتانەی پێشوو لەوەدا کوردەکەینەوەکە ئەو وێنەیە لەبارەی خۆتەوە لە زەینتدا هەیە کار لە ڕفتار و هەڵسوکەوت دەکات پێنجەم ئاکامەکان بڕوات لەبارەی خۆتەوە کار لە ئاکامەکان دەکات ئاکامەکانیش بڕواکانت پتەوتر دەکەن و کاریان لێ دەکەن هەردوو سەرچاوەکەش لە ئایندەدا لەسەر ڕفتارت شوێندا دەنێن بۆ ڕوونکردنەوە نمونەی ئەگەری توانستی خلیسکانی سەرسەهۆڵ وەردەگری گەر کەسێک ممارەسەی ئەو وەرسەی کرد و لە جارێکدا کەوت قاتیشکە پاشان لەو کەسانەش ورد بەوە کە ئەم وەرزشە ممارەسە دەکەن ئەوان شار دەکەونە سەرزەوی ئەو کەسە لە داهاتوودا زیاتر ئاگاداری خۆی دەکات پێ دەچێت ترسەکەی بگاتە ڕادەی واسێنانی یەکجاری لە وەرزشە ئەگەر بڕواایەکی لەو جۆرەت هەیە کە توانای خلیسکانی سەرسەهۆڵت نییە بەڵام بەهۆی هاوڕەکانتەوە قایل بووی ئەم تاقیکردنەوەی ئەنجام بدەی و ئەزمونونەکەش سەرکەوت ئەمە ئاکامە بڕواایەکی نوێت لەلا دروست دەکە کە تۆ توانای ممارەسەی ئەم وەرزشت هەیە ئەگەری ئەوەش هەیە لە دوای ئەوەوە جارانێکی زۆر ممارەسەی بکەیت بۆیە ئەو ئەنجامانەی بەدەستیان دێنی کاریگەریان لەسەر ڕفتارت دەبێت شەشەم ڕاڤە و شیکردنەوەی کەسی خۆت بۆ هەڵوێستەکان ئەو شێواز و ڕێگەی دەرچی هەڵوێستەکانی پێدەکەی و ڕاڤیان دەکەیت کار لە جۆری حکومدانت دەکات لەسەری و پاشانیش لەسەر ڕفتارە شوێندادنێت چیڕۆکی ئەم پیاوە مۆیاد دێتەوە کە چۆ لای پزیشک تووشی سەرمابوونێکی تون ببوو پزیشکەکە پێی گوت من دڵنیان دەتوانم چارەسەر بکەم نەخۆشەکە گوتی خۆزگەەوە هابێت دکتۆر بریا پێشتر بە هەدما لای تۆ پزیشکەکە لی پرسی ئەی باشە بۆچی ئەو ماوەیە نەهاتووی نەخۆشەکە گوتی چون بۆ لای خاوەنی دەرمانخانەکە و داوای ڕێنماییم لێکرد بەگاڵتە سوچیەکەوە پزیشکەکە پرسی باشە ئامۆژگاری ئەفاشیلانەی ئەو دەرمانسازە محتەرەمە چی بوو نەخۆشەکە زاردەخەنەیە گرتی گوتی ڕێنمایی بۆ دیدەنی جەنابەت کردم دکتۆر چارەسەرم بکە یاد دێت چەندین جار نمونێ ئەم ڕاڤە و دەرککردانت کاریگەری لەسەر ڕفتارت هەبووە کاتێک هەڵوێستێک دەردەکەین و حکمی سەلبی یان ئیجابی لەسەر دەدەین ئارەزوو دەکەین ڕفتارمان پێ بەپێی حکومەکەمان بێت دەرکردنمان بۆ هەر هەڵوێستێک یان تێگەیشتنمان بۆ هەر کەسێک بە شێوەیەکی تایبەت و دیاریکراو سوک و ئاسایی کاری گەورە دەکاتە سەر ڕفتارمان لە هەمبەر ئەو هەڵوێستایان ئەو کەسە باسمان لە شەست سەرچاوەکەی ڕفتار کرد تاکو ڕێخۆش بکەین بۆ قسەکردن لەبارەی توانستی گۆڕینی ڕفتارەوە هەنوو کام پرسیارە ڕوونکردنەوەی یانە بخوێنەرەوە خەیاڵ بکە چیت بۆ یەکێک لە شەقامە قەرەباڵغەکانی ناوەندی شار و خۆشببختانش جێگایەکت بۆ لێوەستاندنی ئۆتۆمبیلەکەت دیتەوە لە ماوەی هەوڵدانت بۆ دانانی ئۆتۆمبیلەکەت لەو جێگەیەدا کەسێکی دیکە هات و بە خێرایی لە هەمان ئەو جێگایەدا کە تۆ بە نیاز بووی ئۆتۆمبیلەکەتی لێ بوەستێنی ئۆتۆمبیلەکەی دەوەستێنێ هەڵوێستت لەم حاڵەتە چۆن دەبێت ئایا ڕوویداوە جارێک بزوێنەری ئۆتۆمبیلەکەت کاری نەکردێ و تۆش بە قاچەکانت تێت هەڵداوە یاخود کۆمپیوتەرەکەت گرفتێکی تێدا دروست بوو و کاری نەکردو و تۆش هاوارت کردووە بەسەریدا و قسەی زۆرت پێگوتووە ئایا ڕوویداوە کامێراکەت بۆ دوور لە خۆت فڕێداوە ئەو کاتی بڕیاری داوە کار نەکە یان جوێنی دنیات بە ئامری فاکسەکە داوە چونکە نردنی ئەو راپۆرتە گرنگەی ڕەت کردەوە کە ئامادەت کردووە و دەدویست بینێری ئایا خۆت بە شەرمن دادنەی جربەزە و چاونەترسی یا کراوەی وەڵامەکانت بۆ ئەم پرسیارانە ڕفتارە دیاری دەکەن جوان و سەرنجڕاکێش بوو ئەوەی کەلیز براون لە کتێبی خەونەکانت بژی دەڵێ ئایا بووە جارێک بزوێنەری ئۆتۆمبیلەکەت پێ کردووە و خستۆتە سەر خێرایی خواستاوت و پێت لە جێگای بنزین پێدانی ئۆتۆمبیلەکە تون کردووە تا کۆتا ڕادەی کەچی ئۆتۆمبیلەکە هەر نەجوولاوەتەوە تەواو تووڕەبوویت لە دوایدا بۆ دەرکەوتووە کە برێکەکەت سیمی وەستێنەرەکەی دانەدراوەتەوە نمونەی ئەم هەڵویستانە زۆر جار لە ژیانی ڕۆژانە دووبارە دەبنەوە زۆرێک لە خەڵک لە نێو خەون و خۆزگەکانیاندا ناژین چونکە بە برێکە تایبەتیەکانیان خۆیان کۆت کردووە برێکی ڕفتاری سەلبی دەکرێن و تۆ گۆڕانکاری گەورە لە ژیانی خۆمان و کەسانی دیکەشدا دروست بکەین ئەو کاتە بڕیار دەدەین ڕفتارە سلبیەکانمان کاست و کەوتمانی لە قاڵبداوە بۆ ڕفتاری ئیجابی بگۆڕین ئەمەش بەچوونە نێو ئەو سنووری تێدا هەست بە پشوو ئارامی دەکەین هەروە فراوانکردنی بازنەی تێگەیشتنەکانمان ئایا کاتی ئەوە نەهاتووە ڕفتارە سلبیەکانمان پوچ بکەینەوە و بیان گۆڕین بۆ ڕفتاری ئیجابی ئایا کاتیەوە نەهاتووە ئیدی حکم بەسەر کەسانی دیکەدا نەدەین و هەوڵ و کۆشمان لە گرتنەبەری ئەو ڕێگایەدا چەپ بکەینەوە کە دەگونجێت بمانگەێنێتە کامەرانی و ئاسوودەیی ئایا کاتی ئەوە نەهاتووە واز لە وێناکردنی خۆمان بێنین لە وێنە و دیمەنی سەلبیدا ئایا کاتی ئەوە نەهاتووە دەست بە ڕفتارکردنی ڕفتارگەلێکی نوێ بکەین کە لێوان بن لە خود خۆشەویستی و خۆشەویستی کەسانی دیکە لەو بڕواایەدام کاتی هەموو ئەوانە هاتووە وانە ئێستا و بیرۆکەیەت پێدەدەم کە لە بەرنامە ڕێژی زمانیانەی دەماریدا پێی دەڵێن بەرهەمهێنی ڕفتاری نوێ دەکرێت لە هەر گۆڕینێکی ڕفتاردا بەکاریان بینی یەکەم جێگایکی ئارام و هێمنی ئەو تۆ هەڵبژێرە کە بەلایەنی کەمەوە ماوەی سی خولک کەس بێزارت نەکە بیر لە ڕفتارێک بکەوە کە ئێستا نیتە بەڵام خۆزگە دەخوازیت ئەو ڕفتارت هەبێت وەک جربەزەیی یا متمانە بەخۆبوون و هەتا دوایی سێ بە ڕێک و پێچی هەناسەبدا بیر لە کەسێک بکەوە کە سرنجە ڕاکێشاویت لەو بڕواایەدای ئەو ڕفتارەیان هەیە ئەگەر کەسێکی دیاریکرا و لە زەین نییە خەیاڵی کەسێکی وها بکە چوارم پێڵوەکانت لێک بنێ و خەیاڵ بکە بربەستێکی تەنک لە بەردەمت هەیە و دەتوانیت لێەوە بیبینیت پێنجم خیال بکە دەتوانانی لەو بەربەستان تەنکەوە ئەو کەسە ببینی کە لە زەینتە تێبینی کردارەکانی بکە بزانە چۆن دەدوێ چۆن هەناسە دەدا هەروە تێبینی دەربڕینەکانی ڕوخسار و جوڵەکانی جەستەی بکە شش خیال بکە بەشێکت لە هاوادا مەلە دەکا و بەربەستە تەنکەکە تێ دەپەڕێنێ و بۆ ئەوەی لە تەنیشت ئەو کەسەوە بستێ وە فێری شێوەی هەڵسوکەوتی ئەو ببێ هەفتم با ئەو بەشت کەمەلە دەکات جێ کەسەکە بگرێتەوە کە بۆ نمونە نمونەی باڵات داناوە ئەو بەشت دەبێتە خاوەنی هەموو پێویستێکی ڕفتارە نوێیەکە بەڕادەیە کە هەز بکەیت بە تەواوی قەنەعات پێی هەیە هەشت وا خیال بکە بەشە مەلە کردووەکەت بۆ دەگەڕێتەوە دیسانەوە تێکەڵ بە لاشەت دەبێتەوە بە تەواوی هەست پڕ بکە لەم ئاوێتە بوونە تۆ هەنووکە خاوەنی ئەو ڕفتارەی کە لە مێژە خۆزگەی بۆ دەخوازی نوێم خیاڵی خۆت بکە لە داهاتوودای و لە هەڵوێستێکدای کە دەبوو لە ڕابردوودا جوڵە و هەڵس و کەوتە سنووردار و دیاری بکە ئێستا تێبینی بکە بەپی ئەو زانیاریانەی وەدەست تێناون بە ڕفتارە نوێیەکەتەوە کە بەم مەشقە بوویتە تا خاوەنی بزانە چۆن هەڵسوکەوت دەکەیت دا کە بە تەواوی لەم ڕفتارە نوێی بەدەستت هێناوە قایل بووی بە هێواشی بگەڕێرەوە بۆ کاتی ئێستا و چاوەکانت بکەرەوە یازدە ئەگەر ئەم مەشقەت بە شێوەیەکی ورد بە هەموو هەستەکانتەوە ئەنجامدا ئەوە لە تاقیکردنەوەی بەرهەمهێنی ڕفتاری نوێ سەرکەوتوو بووی وەتوانیوتە ڕفتارێکت لە سلبیەوە بگۆڕی بۆ ئیجابی ئێستا ئەم ڕەچەتەیەت دەدەمێ کە دەکرێ یارمەتی بدا لە گۆڕینی هەر ڕفتارێکی سەلبی و جێگرتنەوەی بە ڕفتاری ئیجابی یەکەم سێ ڕفتاری سەلبی تۆمار بکە کە دەخوازی بیان گۆڕی دوو بۆچی ئارەزوی ئەم گۆڕانە دەکەی وەڵامی ئەم پرسیارش تۆمار بکە سێ سێ جۆر ڕفتاری ئیجابی تۆمار بکە کە جێگرەوەی ڕفتارە سلبیەکان بن چوار مەشقی بەرهەمێنی ڕفتاری نوێ لەگەڵ هەر ڕفتارێکی نوێدا بەکاربێنە تاکو دەگەیتە قایلبوونێکی تەواوەتی خیاڵی خۆت لە هەڵوێستگەڵی ناڕەحەت و قڕزدا بکە پاشانیش ئەو زانیاریانە بەکاربێنە کە بۆ هەڵسوکەوتکردن لەو هەڵوێستانەدا بەدەست تێناون پێنجەم بۆی بتانی ئاستی ڕێزەخۆگرتن بەرز بکەیتەوە لە کاغەزێکدا پێنج سیفەتی شیرینی خۆت بنووسە و هەمیشە ئەو کاغەزە لەگەڵ خۆت هەڵبگرە بەردەوام بیخوێنەرەوە و بۆ خۆتی دووپات بکەوە من لە خۆم ڕازیم وەک من من لەسەر حاڵەتی خۆم خۆمم قبووڵە من پێش دەکەوم و هەموو ڕۆژێک و لە هەموو شتێکیشدا باش و باشتر دەبم شەشەم بۆ باشترکردنی ڕوانینت بۆ خۆت ڕۆژانە بیست خولەکی بۆ تایبەت بکە زۆر بەهێز وێنای خۆت بکە کەسێکی هاوسەنجی تو متمانەت بە خۆت هەیە لە یادت بێت نائگاهی جیاوازی لە نێوان وێنەی ڕاستەقینە و ئەو وێنەیەدا ناکە کە لە زەینت درستی دەکەیت چەندە خەیاڵی خۆت بکەی و بەو شێوازە و دیمەنە کە ئارەزوتە و خۆزگەی بەدەخوازی چەند هەستەکانتی پێوە وابەستە بکەی هێندەش دەبینی ئەو وێنەی لەبییر تا وێنات کردووە لە نائگاهیتدا پتر بەرنامە ڕێژ بووە هەفتەم، ئەو کتێبانە بخوێنەرەوە کە لەبارەی مێژوو ژیاننامەی ئەو کەسانەوە دەدوێن جێگای سەرنج و سەررسامیتن و ڕفتارگەلێکیان هەیە تۆش پێت خۆشاعر بن پاشان خۆت لە دیمەنێک داوێنا بکە کە خاوەن ئەو ڕفتارانەی هەشتم گەشە بە سەری قەولێ هاتوویت بدا لە دروستکردنی پەیوەندیەکانت لەگەڵ کەسانی دیکە هەمیشە شتێبینیکردنی ئەمانەی خوارەوە لەات بێت حکوم نەدان بەسەر خەڵک سیفەتی سەربی نەدانە پاڵ ئەوانی دیکە ڕێ بە منی سەلبی مەدە لە ڕێگاتدا بوەستێتەوە لە گوتنی داوای لێبردن دەکەم شەرم مەکە وامەزانە هەموو ئەوانەی لە دەوروبەرتن دەزانن چیت دەوێت و هەز بەچی دەکەیت دەبێت پێیان ڕابگەێنی هاوسەر و هاوبەشی ژیانە سەلبیانە بەرنامە ڕێژمەکە بەوەی هەموو ئەو گرفتانەی لە ڕۆژدا ڕوبەڕوود دەبنەوە بۆی بگێڕیتەوە چونکە دەکرێت کێشە و ئاستەنگەکان لە بەین بستن و نەمێنن بەڵام ئەو هەستەی لێەوە بەرهەم هاتووە هەر دەمێنێ و بیر ناچێتەوە ئەگەر لە دوای نائامادەیەکی درێژخایەن هاوڕێکت بینی با بە بنەمای و توێژەکەت داوالێکردنی خزمەتێک نەبێ بۆیە بۆ نمونە لە حاڵ و باردۆخی تایبەتی بپرسە و داوەتی بکە بۆ خواردنەوەی چا بەمە ئاسان دەبێ خواستەکەتی لێ داوا بکەیت لەگەڵ کەسە سلبیەکان پەیوەندی مەبەستە چونکە ڕنگدانەوەیان لەسەر ڕفتارت دەبێت لە کاتی جیاوازی و ناکۆکیدا کۆتایی بە پەیوەندی مەهێنە بۆ نمونە وەزیفە و کارەکەت واز لێ مەهێنە لە کاتێکدەکە جیایی و ناکۆچیت لەگەڵ کارمەندەکانی دەوروبەرتدا هەبێت بەڵکو لە کاتێک داواز بێنە کە پەیوەندێکی باش و پتەوت بە هەمووانەوە هەبێت نوێم لە خۆت بپرسە ئەخۆ ئەم ڕفتارە نوێیە یاریدەی بەرەو پێشچوونت دەدا لە ژیان پاشان لەسەر ئەو بنەمایە هەرسکەوت بکە دەیەم نیاز پاشی لە پەیوەندیەکانت لەگەڵ ئەوانی دیکەدا گریمان بکە نەرمونیان بە چونکە کەسی نەرمونیان خاوەن مرونەت زیاتر توانای دەست بە سەرداگرتنی هەیە لە کاروبارەکان یازدە هەمیشە لە زەینتدا دابنێ و بچەسپێنە کە بۆ هەر گرفت و ئاستەنجێک سێ تێڕوانین و دیدی جیاواز هەیە دیدی تۆ دیدی کەسی بەرامبەر هەروها دیدێکی دروست لە یادت بێت دەکرێت ڕفتارت هۆکاری پێشکەوتن یا دواکەوتنت بێت لە تواناتدا هەیە ئەو ڕفتارە بگۆڕی بیرت بێ دەکرێ ببیتە ئەو کەسە نمونە باڵایی هەمیشە خۆزگەی بۆ دەخوازی لە دوای ئەوە توانستی گۆڕانت دەبێ هەم لە ژیانی خۆت و هەمیش لە ژیانی کەسانی دیکەدا ئێستا هەموو پێویستیەکەت بۆ زاربوون و دەستگرتن بەسەر بەرنامە ڕێژی سەلبیانەی پێشوتت هەیە دەتوانیت بڕوا سلبیەکانت بە بڕواگەلی ئیجابی بگۆڕی بەوەش دەبیتە خاوەن هێزێکی مەزنتر یادت بێت پێویستەکانی کۆنتترۆلکردنی هەستە سربیەکانی خۆتت هەیە تاکو وەهات لێبێت تێڕوانینت لە هەمبەر هەڵوێست و شتو مەسەرەکان دید و تێڕوانینێکی دروست بێت لە زەینتدا بەردەوام بیچەسپێنە ژیان تەنیا یەک دەرفەتی ئەزمونکردنی نییە بەڵکو دەرفەتی دووەم و سێمیشت لە پێشە ئەمە ئەو ژیانەیە کە بۆ تاقەت جارێک تێدا دەژی هەمیشە ژیادت بێت هەموو ساتێک وەها بژی کۆتا ساتەوەختی ژیانتە بە باوڕەوە بژی بە ئومێدەوە بژی بە خۆشەویستیەوە بژی بە تێکۆشانەوە بژی و ڕێز و بەهای ژیان بزانە